هەروەها لە قورئاندا باسی ئیبراهیم بۆ ئەو خەڵکە بگێڕەوە بەڕاستی ئەو کەسایەتیەکی ڕاستگۆ بوو لە پێغەمبەرانیش بوو واتە لە لەوحی مەحفوزیان لە قورئاندا کە حەقیقەتێکی جێگیر و نوسخەی لەوحی مەحفوزە یادی ئیبراهیم بکە ئەو پێغەمبەرێک بوو لە کردار و گفتاریدا لەو پەڕی ڕاستگۆییدا بوو ئەو دەمەش کە قورئانی پیرۆز وتووێژی هاوەڵی زیندانیەکەی حەزرەتی یوسف عەلەیه السلام مان بۆ دەگێڕێتەوە، هەڵوێستە لەسەر هەمان پەسەند دەکات و دەفەرموێت. یوسف ایها الصدیق. یوسف، ئەی هاوەڵی ڕاستگۆم. ئاخر چۆن دەکرێت پێغەمبەران ڕاستگۆیی لە خۆیاندا بەرجەستە نەکەن، لە کاتێکدا خوای تەعالا فەرمانی ڕاستگۆیی بە کەسانی ئاسایی دەدات و بە ستایشەوە گرۆی ڕاستبێژان ناو دەبات؟ پاشان نەکەوتوونەتە هیچ گومان و دوودڵیەکەوە، بە خۆیان و سەر و ماڵیشیانەوە تێکۆشاون لە پێناو ئایینی خوادا، تەنها ئا ئەوانە ڕاستن. ڕاستگۆیان شایەنی ستایشن. قورئانی پیرۆز ستایشی ئەو ڕاستگۆیانە دەکا کە ڕاستیان کرد لە گەڵ ئەو پەیمانەی بە خوایان دابوو. ڕاستیان کرد لەسەری ژیان و پابەند بوون پێوەی و لایان نەدا لێی جا هەیانە پەیمانەکەی جێ بەجێ کرد و مرد لەسەری هەشیانە چاوەڕوانە بەهیچ شێوەیەک لاری و لادان ڕووی تێ نەکردوون. لێرەدا دەمەوێ هەڵوێستەیەک لەسەر ئەو ئایەتەی سەرەوە بکەم. ئەنەسی کوڕی مالیک ڕەزای خوای لەسەر بێ خزمەتکاری پێغەمبەری خوا بوو کاتێک پێغەمبەر درودی خوای لێ بێ تەشریفی هێنا بۆ مەدینە ئەو کات ئەنەس تەمەنی دە ساڵان بوو دایکی دەستی گرت و بردی بۆ حزوری پێغەمبەری خوا وتی ئەی پێغەمبەری خوا ئەوە ئەنەسی خزمەتکارتان با بە درێژایی تەمەنی لە خزمەتتان دابێت دایکی ئەمەی وت و کوڕەکەی بەجێ هێشت و ڕۆیشت جا ئەمانەسە دەڵێ ئەم ئایەتە، من المومنین رجال، لە بارەی ئەنەسی کوڕی نەضری مامم و هاوشێوەکانی ئەوەوە دابەزیوە، کاتێک ئەنەسی کوڕی نەضر ڕەزای خوای لێ بێ لە پەیمانی، عەقەبە، دا پێغەمبەری خوای بینی کەمەندکێش و شەیدای بوو، بەڵام لەبەر هەر هۆیەک بێت نەیتوانی لە جەنگی بەدردا بەشداری بکا، بێگومان بەدر پێگەیەکی تایبەتی و دیاری هەبوو، جا هەر وەک چۆن بەشداربووانی بەدر لەنێو هاوەڵاندا دیار و ناسراو بوون، ئاواش ئەو فریشتانەی لە بەدردا بەشداریان کردبوو لە نێو ئەهلی ئاسماندا ناسراو و بژاردە بوون ئەمە وتەی حەزرەتی جوبرەیلە کە خۆیشی لە بەشداربووانی بەدرە و سەرکردایەتی سوپای فریشتەکانی کردووە بەڵام ببینەوە ئەنەسی کوڕی نەذر ئەم هەلەی لە دەست دەرچوو ئیتر لە تاوە ئۆقرەی لێبڕا و خەو نەدەچوە چاوانی بۆیە هاتە حزوری فەخری کائینات و دەردە دڵی خۆی عەرز کرد یا رسول اللە ئەگەر جارێکی تر ڕووبەڕووبوونەوەی بێ باوەڕانمان بە نسیب بێ مەگەر خوا خۆی بزانێت چیان بەسەردا دێنم خوای ئاگادار بە پەنهانترین ڕازەکانی دڵی مرۆڤ ئەم نیازە پاک و بێگەردەی ئەنەسی قبول کرد و ساڵی دواتر لە ئەحوددا ڕووبەڕووی بێ باوەڕان بووە ئەحود هەر کاتێک ناوی ئەحود دەبرێت دەروونمان دەگوشرێت و دڵتەنگی ناخمان دەتەنێ چونکە لەوێدا حەفتا سەحابی شەهید بوون کێ دەزانێ لەوانەیە لە ڕوانگەی دەربڕینی حەقیقەتێکەوە هەروەها پشتگیریش لەوەی نەبادا بەهۆی ئەم یادەوەریە تاڵەوە شتێکی نەخوازراو بدەینە پاڵی ڕۆژێکیان کە پێغەمبەری خوا بەلای ئوحوددا تێدەپەڕێ ئەم وشانە لە زاری هاتنە دەرەوە. احد جبل یحبنا ونحبه. ئوحود چیایەکە ئێمەی خۆش دەوێت و ئێمەش ئەومان خۆش دەوێ. ئوحود چیایە کە هەڵگەڕان و سەرکەوتن بەسەریدا سەختە، بەڵام جەنگی ئوحود لەویش سەخت تر بوو. جا هەر چۆنێک بێت، بە شێوەیەکی کاتی هەندێک لە هاوەڵان نەیانتوانی وەک پێویست شوێنی ئێشکگری خۆیان بپارێزن، تەنانەت سەنگەریشیان گۆڕی و چوونە دەرەوەی ئەو شوێنەی پێغەمبەری خوا بۆی دیاری کردبوون. بەڵام ئەمە تەنها ستراتیژ و سەنگەر گۆڕینێک بوو، بۆیە دروست نییە بەمە بوترێت شکست. بەڵێ! ئەدەب و حورمەتی ئێمە بەرامبەر بە ئەسحاب ڕەزای خوایان لێ بێ لەم چوارچێوەیەدایە. لەم جەنگەدا پێغەمبەر درودی خوای لێ بێ بریندار بوو و ددانی موبارەکی شکا، دوو ئەڵقە لە خوددەکەی سەریشی چەقی بە ڕوومەتی پیرۆزیدا و خوێناویان کرد. کەچی سەرەڕای هەموو ئەمانە پێغەمبەری ڕەحمەت و لێبوردەیی دەستەکانی هەڵبڕی بۆ بارەگای خوای باڵادەست و فەرمووی، ئیتر وا ئەویش وەک جۆرێکی دی بەرەو خاڵی کۆتایی هەنگاوی دەنا. جەستەی شەکەتی لە تاو پێکانی ڕم و گورزی شمشێردا کون کون ببوو. کاتێک لە دوا ساتەکانی ژیانیدا بوو، سەعدی کوڕی موعاز، ڕەزای خوای لەسەر بێ، هاتە لای و ئەنەس بە دەم زەردەخەنەیەکەوە دوا قسەی خۆی بۆ کرد. سڵاوم بگەیەنە بە پێغەمبەری خوا، وەڵڵاهی ئێستا لە دامێنی ئوحودەوە هەست بە بۆنی بەهەشت دەکەم. لەو ڕۆژەدا ناسینەوەی زۆرێک لە شەهیدەکانی وەک حەزرەتی حەمزە و مۆسعەب کارێکی ئاسان نەبوو عەبدوڵای کوڕی جەحش ڕەزای خوای لێبێ مەگەر پارچەکانی جەستەی بهێنرایەتەوە لای یەک ئینجا دەتوانرا بناسرێتەوە و بڕیار بدرێ ئەمە خۆیەتی ئەنەس بن نەدریش لەمان جیاوازتر نەبوو تا خوشکەکەی نەهات نەناسرایەوە خوشکەکەی سەیری ئەو دەستەی کرد کە شمشێری پێ هەڵگرتبوو لەوانەیە تەنها شوێن بووبێت لێدانی بەرنەکەوتبێت ئەوجا ناسیەوە و بە چاوی ئەسرینەوە وتی یا رسول اللە ئەمە خۆیەتی ئیتر ئەم ئایەتە باسی ئەو ئازایەتی و جوامێریە دەکا نەضر بەڵێنەکەی بردە سەر و تا دوا هەناسە جەنگا و تەنانەت مردنیش بە درۆی نەخستەوە بەڵێ پێویستە هەموو کەسێک دوای وتنی لا ئیلاها ئیلا الله تا ئەو ڕادەیە لەگەڵ ناوەڕۆکی ئەو وتە پیرۆزەدا ڕازگۆ بێت تاوەکو شکۆمەندی دین و ئیمان پارێزراو بێت هەر بۆیە کاتێک قورئانی پیرۆز ستایشی ئەو جۆرە شەهیدانە دەکات لەو ڕوانگەیەوەیە کە ببنە نموونە و سەرمەشق بۆ ئیمانداران بەڕاستی ئەنەسی کوڕی نەضڕ و ئەنەسی کوڕی نەضڕەکان ڕاستگۆ بوون بەرامبەر بەڵێنەکانیان و سەلماندیان کە مەردی مەیدانی ڕاستی و دروستین ئاخر چۆن وا نەبن لە کاتێکدا ئەم وانەیەیان لە فەخری عالەم حەزرەتی محەممەدی ئەمینەوە وەرگرتووە جا هەر وەک ئەو سەروەرە ڕاستگۆ و ئەمین بوو ئەسحابەکانیش ئاوا ڕاستگۆ و ئەمین بوون. لە سەردەمی نەفامیدا بە ئەمین ناسرابوو. خەڵکی مەکە هەرگیز بە ناوی خۆیەوە بانگیان نەدەکرد، بەڵکو سیفەتی ئەمینیان دەدایە پاڵی و بە محەممەدی ئەمین بانگیان دەکرد. بەڵێ، بەو نازناوەوە ناوی دەرکردن. ئێمەش چەندە بەختەوەرین کاتێک بەیانیان و ئێواران بەم وێردەی کە خوێندنی موستەحسەنە یادی دەکەینەوە و دەڵێین، بۆ جێگەی پێشووی خۆی کێشەیەکی گەورە لە نێوان هۆز و تیرەکاندا دروست ببوو چونکە هەر هۆزە و دەیویست ئەو شکۆیە بەرخۆی بکەوێت خەریک بوو جەنگ و بەڵایەکی مەزن بەرپا ببێت تا لە کۆتاییدا گەیشتە ڕێککەوتنێک هەموو لایەک ناو بژیوان و دادوەری ئەو کەسەیان قبول دەکرد کە یەکەم کەس دەهاتە ناو کەعبەوە ئیتر هەمووان بەجارێ چاویان بڕی بۆ دەواازەی بیت و بە مەراقەوە چاوەڕێیان دەکرد یەکێک بێتە ژوورەوە لەم نێوەندەشدا پێغەمبەری خوا ئاگای لە هیچ شتێک لەمانە نییە جا هەر کەس سیمای حەزرەتی محەممەد کە دڵنیایی دەبەخشی بە دۆست و دوژمن لێیان بە دەرکەوت گشتیان بە جارێ هاواریان کرد وا ئەمین هاتوو ڕێگەیاندا کە ڕازی بن بە هەر حکومێک ئەو بیدا بەڵێ ڕازی دەبوون آخر چونکە متمانەی تەواویان پێی بوو ئەگەرچی ڕسول الله درودی خوالێ بێ تا ئەو کاتە بە ئەرچی پێغەمبەرایەتی ڕانەسپێرا بوو بەڵام کەسێک بوو جێی متمانەی هەموان بوو، خاوەنی هەموو ئەو سیفەت و ئاکارانە بوو کە دەبوو لە پێغەمبەرێکدا هەبن. بەڵێ، الفضل ما شهدت به الاعداء، فەزل و گەورەیی ئەوەیە دوژمن شایەتی بدات. ئەوەتا ئەبو سوفیان کە تا ئەو کاتە سەرسەختترین دوژمنی پێغەمبەری خوا بوو، تەسدیقی ڕاستی و دروستی سەروەرمان دەکات. پێغەمبەری خوا لە ڕێگەی نێردەکانییەوە نامەی بۆ پاشا و دەسەڵاتدارانی ناوچەکە دەنارد. هرقل، ئیمپراتۆری ڕۆمەکانیش، نامەیەکی لە پێغەمبەری خواوە بەدەست گەیشتبوو هیرەقل نامەکەی لە سەرەتاوە تا کۆتایی خوێندەوە ئەوجا ناردی بە شوێن ئەبوو سوفیاندا کە لەو کاتەدا بە مەبەستی بازرگانی چوو بۆ شام لە نێوانیاندا ئەم وتوێژە ڕوویدا ئەوانەی شوێنی دەکەون زیاتر هەژارەکانن یان دەوڵەمەندەکان هەژارەکان هیچ پاشگەزبوونەوەیەک ڕوویداوە لە نێو ئەوانەی باوەڕیان پێهێناوە تا ئێستا نەخێر لە زیادبووندان یان کەم بوون ڕۆژ بە ڕۆژ لە زیادبووندا لە ژیاندا هیچ درۆیەکتان لێبیستووە نەخێر کەسمان درۆمان لێ نەبیستووە ئیتر هیراقل لە تاو کاریگەری نامەکە و ئەو وەڵامانەی لە ئەبوو سوفیانەوە بیستنی کە تا ئەو کاتە دوژمنایەتی پێغەمبەری خوای دەکرد خۆی پێ نەگیرا و ئەم وتانەی لە زاری هاتنە دەر کەسێک بە درێژایی ژیانی درۆی لەگەڵ هیچ کەسێکدا نەکردبێت مەحاڵە ئێستا بەدەم خواوە درۆ بکات ئەم بەسەرهاتە کە تەنها ئەو لایەنەمان باس کرد کە پەیوەندی بە باسەکەەوە هەیە دوو بەڵگەی تێدایە لەسەر ڕاستی و دروستی پێغەمبەری خوا یەکەمیان هێرەقلی ئیمپراتۆری ڕۆمەکان کە لەسەرەوە قسەکانیمان تۆمار کرد دوهەمیشیان وەڵامەکانی ئەبو سوفیانە کە تەزدیقی پێغەمبەری خۆیان دەکرد هەرچەندە تا ئەو کاتەش شەرەفمەند نەبووبوو بە ئیسلام ئەوەندە هەیە هیرەقل نەیتوانی زاڵ بێت بەسەر عەشقی موڵک و دەسەڵاتەکەیدا و موڵکێکی حەقی و ئەبەدی لە کیس خۆیدا کە تا بەردەستی هێنابوو بەڵێ هیرەقل مسوڵمان نەبوو نەهاتە ڕیز گرۆی بەختیارانەوە بەڵام لەگەڵ ئەمەشدا قبوڵکردنی ڕیسالەتی پێغەمبەری خوا و ڕەفتار نواندنی بەڕێز و حورمەتەوە ئاماژەیە بۆ بەسیرەتی هرقل و لە ڕوانگەی ئێمەشەوە دانپیادانەنێکی دڵخۆشکەرە، دانپیانان بە سەدیق و سەداقەتی ڕەسول اللە درودی خوای لێ بێت. لە ڕاستیدا ناوەڕۆکی قسەکانی هرقل واتا و ئاماژەی قوڵیان تێدایە. ئاخر ئەگەر کەسێک تا تەمەنی چل ساڵی تەنانەت بە گاڵتەش تەنها درۆیەکی لەگەڵ کەسانی ئاساییدا نەکردبێ، چۆن دەکرێ لە دەمی نزیک بوونەوەی لە مەرگدا درۆ بە دەم خواوە بکات؟ یاسر بەر لە مسوڵمان بوونی پرسیاری لە عەمماڕی کوڕی کرد کە بۆ کوێ دەچێ؟ عەمماڕیش لە وەڵامدا وتی، بۆ لای محەممەد. ئەم وەڵامە بەس بوو بۆ عەممار، ئەو ئەمینە، خەڵکی مەککە وا دەیناسن. ئەگەر وتبێتی پێغەمبەرم ئەوە پێغەمبەرە، چونکە هیچ کەس درۆی لێ نەبیستووە. ئەمە قسە و قەناعەتی چەند کەسێک نەبووە، بەڵکو بۆچوونی هاوبەشی هەموو ئەوانە بووە کە لە کاتی پێغەمبەرایەتی و پێش بوون بە پێغەمبەرایەتیش ناسیویانە. نوری نەمر.